شەهرەزاد وتی دوای ماوەیەک ژنی شەمسەدین کچێکی بوو جوانیەکەی کەموێنە بوو هەر لەو ڕۆژەیشدا ژنی نورەدین کوڕێکی جوانی بوو هەر ئەدوت ئەم شعرەی بۆ وتراوە قژی بەڕووی دا پەخش و بڵاوە شەوە زەنگێکی سەر ڕووی هەتاوە ئەو خاڵە ڕەشەی لەسەر ڕوومەتی گوڵە شەقیقە و ڕەشی تێزاوە ناوی نا بەدرەدین باپیرەی کە وەزیری میسر بوو زۆری خۆشەویست لە شاردا لە هەر کووچە و کەناردا سفرە خوان ڕاخرا، وەزیری بەسڕەش نوورەدینی بردە لای سوڵتان، کڕنووشی بۆ برد و ئەم شیعرەی بە زوبانێکی پاراو و شیرین و ڕەسا بۆ وت، هەر پایەدار بێ خاوەنی سایە، بمێنی تاکوو دنیا دنیایە. تا ڕەز و باخان بە بولبولان بن، بژیت بۆ ئێمە. بە شادی خوایە سوڵتان لەبەری هەستا و سوپاسی شیعرەکەی کرد و پرسی ئەم لاوە کێیە وەزیر بە سەراتەکەی لە نوکەوە بۆ جێڕایە وتی ئەمە برازامە سوڵتان پرسی ئەمە کام برازایە کە ئێمە هیچمان لەبارەوە نەبیستووە وەزیروتی گەورم سوڵتان برایەکم لە وڵاتی میسر وەزیر بوو مردووە دوو کوڕی لە دوا بەجێما گەورەکەیان خرایە شوێنی باوکی و بوو بە وەزیر، ئەمەش کوڕە بچووکەکەیەتی و هاتووەتە لای من، منیش سوێندم خواردووە کچەکەم بەم نەبێ نەیدەم بە کەسی تر. ئێستاش زاوەمە و هەرزەکارە. منیش پیر بووم. گوێم گران بووە و بیرم بڵاوە. ئەم لاوەیش برازامە و مێردی کچمە. خوازیارم بیخەیتە شوێنەکەم و بیکەیت بە وەزیری خۆت. ئەمیش پیاوێکی تابڵێی زانا و بەتەکبیرە. سوڵتان سەرنجی دا و بەلایەوە بیروڕایەکی باش بوو دواتر بە وەزیرانی ناساند و لە جێی داینا و ڕێزی گرت پاداشتێکی باشیشی کرد هێسترێکی خۆی دایە و موچە و جوامکی بۆ بڕیەوە نورەدین دەستی پاشای ماچ کرد بە دڵێکی خۆشەوە گەڕانەوە ماڵە وتیان ئەمە پێ و قەدەمی کوڕەکەیە. بۆ سبەینێ بەیانی چووە لای پاشا و کڕنووشی بۆ برد وتی، ڕۆژان دێت دڵم شا دەبێتەوە، خەمی حەسوودیش زیا دەبێتەوە. داهاتووت ڕووناک گەلێ ڕەنگینە، ناحەزیش ڕەنجی بە باد بێتەوە. پاشاش فەرمانی دا لە شوێنی وەزیری دابنیشێ ئەویش کاروباری سەرشانی وەکو وەزیر جێبەجێ کرد کاری وەزیر چۆن بوو وای کرد سڵتانیش هەروە سەیریە کرد و لە وریایەکەی سەرسامە بوو ڕۆژ بە ڕۆژ زیاتر ئەچوە دڵیەوە کە دەوام تەواو بوو گەڕایەوە ماڵ و کاری ئەو ڕۆژەی بۆ مامەی جێڕایەوە مامەی زۆری پێخۆش بوو وای لێهات هەمیشە لای سوڵتان بوو داهاتی دەوڵەت باشتر بوو، مووچەی سەربازان زۆرتر بوو، خۆیشی بووە خاوەنی موڵک و ماڵێکی زۆر و پاپۆڕی بازرگانی و کۆیلە و خزمەتکاران. تەمەنی بووە چل ساڵان کە باپیرەی مرد. نوورەدین تەعزییەکی شایستەی بۆ گێڕا. دواتر کەوتە پەروەردەکردنی حەسەنی کوڕی. کە تەمەنی گەیشتە حەوت ساڵان، فەقێی بۆ گرت کە فێری خوێندنی قورئانی بکا. ماوەی شەش ساڵ لە ماڵەوە فێرخوێندن کرا. حەسەنیش جوانتر و قۆز و شۆخ و شەمترە بوو. هەر ئەدوت ئەم شیعرە بەو دا هەڵدراوە. خۆرە وا هەڵدێ لەو دوو لێوانە. بە خۆشی تۆ مانگ لە ئاسمانە. شاژنی جوانی سەراسی مەیە بەرامبەر مەستی ئا ئەو چاوانە. تا ئەو کاتە حەسەن لە کۆشکی ماڵ نەچووبووە دەرەوە. بۆیە ڕۆژێکیان جلوبەرگی حەسەنیان گۆڕی و لەگەڵ باوکی ڕۆشتە دەرەوە بە سواری باشترین هێستری باوکی. باوکی بردیە دیوان تاکو بیبینێ سوڵتان. سوڵتان زۆری پێ موعجیب بوو. لە ڕێگاوبانی دا خەڵکی وەستان تاکو تێر لە بینینی جوانی ئەم کوڕە بخۆن. سوڵتان دەستی بە سەری بەدرەدین حەسەنی کوڕی نۆرەدین وەزیر دا هێنا وتی، ناو بە ناو ئەم کوڕەش لەگەڵ خۆت بهێنە. نورەدین وتی فەرمایشتە. ئیدی زۆر جاران نورەدین لەگەڵ خۆی ئەیبردە کۆشکی فەرمانڕەوایەتی تاکو گەشتە تەمەنی پانزە ساڵان باوکی بەرەو پیری و لاوازی ئەچوو. ڕۆژێکیان کوڕەکەی دانا و پێی وت کوڕم ئەم دنیایە ئەڕوا ئەو دنیا ئەمێنێتەوە هەروامەوێ هەندێک ئامۆژگاریت بکەم لێم تێبگە ئامۆژگاری هەڵسوکەوتی جوانی خەڵکی کرد لەو کاتەدا براکەی بیرکەوتەوە کە چۆن لە یەکتری دابڕان دەستی کردە گریان ئەمەی وت گلەی دووریت کە ئاوە ئەکەین ئەدی پەنامان لە بۆچێ ببین بە تەتەرماندا سکاڵامان نرد بەڵکو بە تاسەی دڵی خۆ بگەین وشک بووینەوە بە خەمت کەچی نوقمی فرمێسکی سوێری دوو جۆگەین ئەی نادیاری دوورە دەس ئەوە بۆ وێنەت دڵ و گیان ئەڵێن جێگەین ئەم جا ڕووی کردە کوڕەکەی وتی ئاگادار بە مامد وەزیری وڵاتی میسرە منیش لە فەرمانی ئەو دەرچووم و سەری خۆم هەڵگرتووە زۆر مەبەستمە کە ئەم هەواڵە لای خۆت بنووسیتەوە، بەدرەدینیش کاغەز یەنا، باوکیشی ورد ورد بەسەرهاتەکەی ئەگێڕایە و ئەویش ئەینووسیەوە. ڕۆژی ژن گواستنەوە و هاتنە بەسرەی نووسی، تەمەنیشی کە لە خوار چل ساڵانەوە بوو، ئەمجا کاغەزەکەی نووشتانەوە و مۆری کرد وتی، کوڕەکەم! ئەم نووسینە مێژووی تۆ و بنەماڵەکەتە، گەر تووشی نوشستی بووی، بگەڕێوە میسر و بگەڕێ بە شوێن ئەو مامەیەتدا، تێی بگەیەنە کە من، لەم نامۆییەدا بە تاسەی ئەوە مردووم. حەسەن بە دەم گریانەوە نامەکەی لە قوماش گرت و دووریەوە. ئەمجا باوکی وتی، پێنج ئامۆژگاری دەکەم. یەکەم، دوورە پەرێز بە و هێندە تێکەڵی خەڵک مەبە تاکو بێوەی بی. شیعرێکم لەبەر ئەڵێت، نییە سەرنجت بۆی ڕابکێشێ، هاوڕێیەک خەم و پەژارەت کێشێ. دوورە پەرێز بە و مەچۆ سایی کەس وا من پێم وتی سرد نەئێشێ دووەم کوڕەکەم شوێن کەس مەکەوە با زەمانە شوێنت نەکەوێت چونکە زەمان ڕۆژێک بۆ تۆیە و لەگەڵ تا ڕۆژێکی دی بەرهەڵستە زەمانە دەسەوەسانی وەفاە شاعرە گوتێتی ئەوەی ئەتێ پەلەمە بەلێی بەزەیت هەبوو ئیتر ناترسەی دەستی خوا سەروی گشت زۆردارانە زۆردار زۆردارێک هەردێتە سەرڕێی ئامۆژگاری سێم کەم دوو بە واز لە ناتەواویەکانی خەڵک بێنە خەریکی ناتەواویەکانی خۆت ببە وتویانە ئەوەی بێدەنگ بوو لە کێشە ڕزگاری بوو شاعرێ گوتێتی کەم دووی زیوە و بێدەنگی زێڕە کاتێکیش ئەڵێی قەت ڕامەبێرە لۆمەی بێدەنگی خۆت بکەی جارێ لۆمەی زۆروتن بە بار بژمێرە چوارەم کوڕەکەم مەی مەخۆرەوە ئەوە تا شاعیرێک گوتێتی پیاڵم فرێدا هەرزوو مەیم ڕشت چونکە خستمیە بەر پلاری گشت ئەومەیی ڕێگای ڕاستت ون بکە دەرگای ئاژاوەش بخاتە سەرپشت پێنجەم پارە و سامانت بپارێزە ئەویش تۆ ئەپارێزێ بەفیڕۆی مەدە تاکو پێویستت بە کەسانی سووک و خوێڕی نەبێ، ئەو درهەمە مەرهەمە. شاعیرێک گوتوێتی، گەر سامانم بوو هاوڕێم هەزارە، بێ هاوڕێ ئەبم نەشم بوو پارە. بۆی خەرج بکەم لە دەوروبەرە، سوودم بۆی نەما پشت لە هەوارە. تا گیانی دەرچوو ئامۆژگاریی بەدرەدین حەسەنی کرد، دواتر سوڵتان ڕێوڕەسمی تازەی گرتە خۆی، تاکوو دوو مانگ بەدرەدین حەسەن تازەباری باوکی بوو، نە ئەچووە سەرای حوکمڕان و نە بۆ لای سوڵتان، بۆیە سوڵتان لێی تووڕە بوو، فەرمانی بە پۆلیس دا، دەستیان گرت بەسەر موڵک و سامانیدا، دیوانی وەزارەتەکەی. مۆرکرا وەزیری جێگری فەرمانی بۆ دەرکرد بەدرەدین بگرن و بیبەنە بەردەم سوڵتان لە نێوان سربازەکاندا کۆیلەیەکی باوکی هەبوو کە بەمەی زانی سواری ئەسپەکەی بوو بەرەو ماڵی بەدرەدین چوو بینی لە بەردەرگا دانیشتۆ خەفەتبار و سەری لە کۆشیدایە دابەزی و دەستی ماچ کردوتی گەورەی کوڕی گەورەم خێراکە فریاکەوە درەنگە خۆت قوتار کە لەم مەرگە حەسەن گیانی کەوتە لەرزین پرسی هەواڵی چیت پێیە ئەیش وتی سوڵتان ڕقی لێت هەڵگرتووە خۆت ڕزگار بکە با دوای من هیچت بەسەر نەیە حەسەن وتی دەبا بچمە ژوورەوە هەندێک پارە و پول بۆ ڕێگای خۆم ببەم ئەویش وتی گەورەم فریا ناکەوی هەر ئێستا ماڵ بەجێ بێڵە ئەویش بەدەم خۆ ئامادەکردنە وتی خۆت ڕزگار بکە بۆنی کێشت کرد هەر کەسێتیا چوو یەک جارەکی مرد شێر ورەی بەرزە و ملی ئەستورە بە هیچ ڕووداوێک ملی نابێ ورد. ئیتر بە دامێنی کراسەکەی دەم و چاوی شاردەوە لە ماڵ دەرچوو لە شاریش چوە دەرەوە لە رێگای بیست کە وەزیری نوێ هەڵیکوتاوەتە سەر ماڵی وەزیری کۆن تاکو دەست بەسەر کۆشکەکەی دابگرێ، بەدرەدینی کوڕیشی بباتە بەردەم سوڵتان تاکو فەرمانی کوشتنی دەربکا، خەڵکەکەش زۆر بە داخ بوون بۆ پیاوچاکی و جوانیەکەی، ئیدی سەری خۆی هەڵگرت تاکو قەدەری خوا گەیاندی خاک و ئاوی باوکی، لەوێ چووە ناو گۆڕستانێکەوە کە ماندوێتی دەرچوو بینی لە کراسەکەی خۆی نوسرابوو. ئەی خاوەن ڕویەکی جوان ئەستێران بۆت هاتنە دوان هەمیشە باڵاتری و خاوەنی هەموو جیهان کە بە گۆڕستانەکەدا سوڕایە و گۆڕەکەی باوکی دۆزیەوە ڕوانی جولەکەیەک کە لە زێڕەنگەر ئەچوو لەسەری بوو چوو بۆ لای تورەکێکی پێبوو بڕێک زێڕی تێدا بوو لە حەسەنی بەسری پرسی گەورم ئەوە بۆ ڕەنگت تێک چووە ئەمیش لە وەڵامدا وتی، من لە خەوندا باوکم گلەیی سەرنەدانیم لێکا، منیش بە خەمی ئەوە بووم شەو دابێت و نەگەمە سەر گۆڕی باوکم. جولەکەکە وتی، باوکت چەندین پاپۆڕی بۆ بازرگانی نارد و هەندێکیان گەڕاونەتەوە، منیش ئەوە هەزار دیناری زێڕت ئەدەمێ لە حەقی یەکەم پاپۆڕ کە دەستم پێی داگەیشت. ئەمجا دەستی کردە تورەکەکەدا کە پڕ بوو لە زێڕ، هەزار دیناری بۆ ژمارد و دایە دەست حەسەنی کوڕە وەزیر. ئەمجا پێی وت تۆش کاغەزی بەڵگەی فرۆشتنەکەم بۆم وەربکە حەسەنیش لە وەرەقەیەکدا نووسی من کە حەسەنی کوڕە وەزیرم هەر پاپۆڕی بگاتە کەناری ئاو فرۆشتومە بە هەزار دینار و پارەیەکێکیانم وەرگرتووە جوولەکەکە لێی داوڕۆشت حەسەنیش بیری سەردەمی خۆشگوزەرانی خۆی بیرکەوتەوە ئەو دەمەی لای باوکی بوو ئەم شعرەی وت هەوارم بێ هاوارە بێ تۆ دراوسێم نادیارە بێ تۆ نە دڵم بە دۆز گەشاوە ئەبێ نە مانگی ئاسمان شەوقدارە بێ تۆ وە خۆری ئاسمان کە ئێوە نەمان هەوار و هەرێم شەوگارە بێ تۆ سەری نا بە چێلی گۆڕەکەی باوکێوە زۆر گریا خەو بردیەوە مانگە شەو بوو ئەمیش ملی لار بۆ و کەوتە سەر پشت بێ ئەوەی بە ئاگا بێتەوە گۆڕستانەکەش پڕ بوو لە جنۆکە موسڵمانەکان. جنۆکە مێیەک هاتە ژوور سەری، چونکە سەری لە جوانیەکەی سوڕما بوو، لە دڵی خۆیدا وتی، پەنا بەخوا ئەمە ئەڵێی لاوانی بەهەشتە! ئەمجا فڕی و بڵند بۆوە. لە ئاسمان دێوێکی بینی لێی پرسی، لە کوێوە هاتووی؟ دێوتی، هەر لێرەم. ئەمجا وتی، لەگەڵما دێیت؟ تا ئەو لاوە نوستت پیشان بدەم دێوەکەش وتی با بچین ئەمجا شۆڕ بوونەوە بۆ گۆڕستانەکە کە گەشتن جنۆکە مێەکە پرسی لە ژیان تا جوانی ئاوات بینیوە دێوەش وتی پەنا بەخوای تاکە لە وێنەی نییە بەڵام خوشکێ گەڕێم بدەی چیم دیوە بۆ دەگێرمەوە جنۆکە مێیە وتی فەرموو دێ وتی ئا لەم لاوەم لە وڵاتی میسر دیوە ئەویش کچێکە تەمەنی دەوروبەری بی ساڵان و کچی شەمسەدینی وەزیرە کە سوڵتان جوانی و شۆخ و شەنگی ئەم کیژەی بیستووە ناردوێت دوای وەزیری باوکی کە هاتووە پێی وتووە بیستومە کیژێکی جوان و نایەبت هەیە بۆیە خوازبێنی لێکەم بۆ خۆم وەزیری ژوتی گەورەم سوڵتان لێم ببوورە بەزەیت پێم دابێتەوە خۆت ئەزانی نورەدینی برام ئێرەی بەجیهێشت و هاوبەشم بوو لە وەزارتدا دواتر سەری خۆی هەڵگرت کاتی خۆی باسی مناڵەکانمان و شوکردن و ژنهێنانیانمان کرد ئەوە بۆ هۆی تۆڕەبوونی و سەرهەڵگرتنی منیش هەر لەو ڕۆژەوەم کچە لەدایک بۆ سوێندم خواردووە کە لە برازاکەمی مارە بکەم کیژی زۆر هەن سوڵتانی گەورەمان ماری بکە کە سوڵتان ئەمە بیست زۆر توڕە بووتی کەسێکی وەکو من داوای کچی تۆ بکە ئابەم بیانۆ پڕوپوچە دەست بەڕووی ئەنێیت مەرج بێ ئەبێ کچەکەت لە خوێڕیترین خزمەت کار مارە ببڕم پاشا کۆیلەیەکی هەبوو لە پشت و لە پێشەوە قەمور بوو فەرمانی داهێنان و هەر بە زۆر کچی وەزیریان لێمارە بڕی بەدەم گاڵتەجاڕی و لاقرتیەوە کۆیلەیان کردە گەرماوەوە، لەولایشەوە کچە وەزیری بووک ئەگریا، تەنانەت نەیانهێشت باوکی بووکەش ئامادەبێ. قەموری زاوایش هێندە ناشیرین بوو لە وێنەی نەبینرابوو. جنۆکە مێ وتی، با ئەم لاوە هەڵبگرین و بیبەین بۆ لای ئەو کچە تا بزانین کامیان جوانترە. دێ وتی زۆرباشە هەر ئێستا ئەم کوڕە هەڵەگرم و ئەڕۆین. فڕی و جنۆکەکە بە دوایەوە، کە گەشتنە میسر کوڕەی خستە سەر سەکۆیەک، کە کوڕە خەبەری بۆوە سەیری دەوروبەری کرد بۆی دەرکەوت ئەم شوێنە شاری بەسڕە نییە ویستی هاوار بکا، دێوە دەستی نا بە دەمیدا وتی، ئەمەوێت کارێکت بۆ بکەم ئەم مۆمە داگیرساوە بگرە و تێکەڵی خەڵکەکە ببە و بچۆ گەرماوەکەوە لەگەڵیان بڕۆ تا گەیتە هۆڵی بووک بێترس بچۆ لای ڕاستی زاوە قەمورەوە هەرکە گۆرانی بێژ شاباشی کردی دەست بخە گیرفانت پڕە لە زێڕ بۆیان هەڵبدە مەترسە گیرفانت پشت بەخوا هەمیشە پڕە بێ لە زێڕ کە بەدرەدین حەسەنەمەی لە دێوەکە بیزوتی ئەم کیژە چییە؟ هۆی ئەم چاکەکردنە چییە؟ چوو مۆمێکی داگیرساند و خۆی کرد بە گەرماودا. قەموری بینی سواری ئەسپ بووە. ئەمیش کە چووە ناو خەڵکەکە کە ئەو جوانی و شۆخ و شەنگییەیان بینی، ئەو بەرگە جوانەی لەبەردایە، هەر کە گۆرانیبێژ پێی دا هەڵە دا، دەستی ئەبرد زێڕی بۆ هەڵە دا. خەڵکەکە سەریان سوڕما. بە دەم رێگاوە ئاهەنگ بوو تاکوو گەشتنە بەردەم کۆشکی وەزیر. دەرگاوانان نەیانهێشت خەڵکەکە هەموویان بچنە ناو کۆشک. بۆیە ڕێگەیان نەدا بەدرەدین حەسەن بچێتە ژوورەوە گۆرانی بێژان بێدەنگ بوون وتیان ئەم لاوە نەکەنە ژوورەوە ئێمەش ناچینە ژوور چونکە زێڕ و پارێکی زۆری شاباش کردوین شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد وتی، چوونە هۆڵی ئاهەنگ و بەدرەدین حەسەن لە بەرانبەر بووک و زاوا دانیشت. ژنان و کیژانی وەزیران و پیاوانی دەوڵەت بە درێژی دوو ڕیز دانیشتبوون. هەر ئافرەتێک پەچەی بەسەرەوە و مۆمێکی داگیرساوی بەدەستەوە بوو. ڕیزەکانیان لە بەردەم بووک و زاوا تاکوو ناوەڕاستی هۆڵ درێژ بووەوە. گۆرانیبێژان سەرەڕای جوانییەکەی بەدرەدین حەسەن ئەو بەخشندەییان لێ بینی. بە کەنیزەکە مۆم بە دەستەکانیان وت پەزێرایی ئەو لاوە بکەن چونکە نقمی زێڕ و پارەی کردوین نزای خراپیش بۆ زاوە بکەن ژنانیش بە قسەیان کرد ئەمجا گۆرانی بێژان لە تەپڵ و دەفیاندا گۆرانیان چڕی کچە وەزیریش بە ڕازاوەی لە نێوانیاندا بوو ملوانکەی زێڕی لە گردندا بوو کراسێکی لەبەردا بوو وێنەی شێر و پڵنگی زۆر جوان و باڵندەی بە ئاوی زێڕ لەسەر نەخشکرا بوو ملوانکێکی لە مل دابوو، یەمەنی و بە نقێم ڕازابۆوە، کە بایی هەزاران دینار بوو. قەیسەریش شتی وای نەبوو. بووک ئەدوت مانگی چواردەیە. ژنان جۆرێک سەرنجیانە دا ئەدوت سەیری ئەستێرە ئەکەن. بەدرەدین حەسەنی بەسریش سەرنجی خەڵکەکەی ڕاکێشابوو، قەموورەی زاوایش پشت گوێ خرابوو ئەدوت مەیمونە هەر چەند مۆمی بەردەمیان دا بگیرساندایە کوژایەوە بۆیە کەوتبوە تاریکیەوە لە بەردەم بەدرەدین حەسەنیش دا مۆمێکی زۆر داگیرسابوو کە سەرنجی کچە مامی دا دڵی خۆش بوو بوکەش کە بەدرەدین حەسەنی بینی ئەم نزایی کرد خوایە ئەو کوڕە بکەیتە مێردم نەک ئەم قەمورە. ئەمجا دیاری و تەدارەکیان دایە بووک، زاوای قەمۆریش لەو لاوە بە تاک و بێ کەس، کە ئاهەنگ تەواو بوو هۆڵ و کۆشکیان چۆڵ کرد، تەنیا بەدرەدین و قەمورەی زاوا مانەوە، بەربووک و پێخەسوو بووکەیان بردە ژوورێکی دی بۆ ئەوەی بیگۆڕن، قەمۆری زاوایش لە بەدرەدین حەسەن چووە پێش و پێی وت، بەخێرهاتیت چاکە و پیاوتیت دیارە ئیدی بۆت هەیە بڕۆی. ئەویش وتی بسم اللە. هەستا و لە ماڵ چووە دەر. دێوەکە لەبەر دەرگا گرتی و پێی وت بوەستە بەدرەدین. کە قەمر هاتە دەر لە کەژاوەی بووکوزاوە تۆ بچۆ ژوورەوە. کە بووکێ پرسی بڵێ من زاوەم بەڵام پاشا لەبەر چاو نفوس ئەمەی کردوە زاوایش سەرکاری خزمەتکارانە کە ئەمان سەرگەرمی گفتوگۆ بون سەرکار هاتە دەر و بەرەو ژوری کەژاوە دێوەکە خۆی کردە حەوزی ئاوەکەدا و لە شێوەی مشکێکدا هاتە دەر وتی زیک قەمۆر وتی چیتە مشکە گەورە بوو بە هێندەی پشیلەیەک ئەم جاوتی میاو میاو ئەمجا خۆی گەورەتر کرد بۆ هێندەی سەگێک وتی، وەو، وەو. کە سەرکاری قەموور ترسا وتی، بێدەنگ بە نەگبەت. سەگەکە خۆی گەورەتر کرد بە هێندەی جاشولکەیەک کەوتە زەڕین. قەمووری گەورە سەرکار بێزار بوو هاواری کرد، فریابکەون. جاشولکەکە خۆی گەورەتر کرد تا بووە گامێشێک دانەکانی لێ جڕ کردەوە هەر وەکوو خۆمان قسەی کرد و پێی وت، قوڕت بەسەر. خەمۆر کەوتە لەرزین، ئەمجا پێی وت، گەڕایت؟ گەڕایت؟ کەس نەما ماری بکەیت ئەم کیژە نەبێ؟ خەمۆر زمانی چۆکلی لەو بێدەنگ بوو، دێوەکە خوڕی بەسەریا، قسە بکە، با نەتخەمە ژێر گڵ. سەرکاری خەمۆر وتی، بە زۆر لێیان مارە بڕیوم، ئێستاش تۆبە بێ لای خوا و تۆ. دێوەکە پێی وت سوێند بێ هەر لێستا و تاکو سبێنێ ڕۆژ هەڵدێ لێرە بجوڵیت و کەس تێبگەێنی ئەتکوژم کە ڕۆژ بۆ یەکسەر لەم کۆشکە ئەچیتە دەرەوە و جارێکی دی ناگەڕیتەوە ئێستاش تاکو بەیانی شەو نخونی ئەکێشم بە دیارتەوە قەمور لە ترسانا وتی بە سەرچاو. ئەمە بوو بەسەرهاتی قەمور. بەسەرهاتی بەدرەدین حەسەنی بەسری، بووکە و پیرێژنەی پێ خست و خۆیان کرد بە کەژاوەدا. پیرێژنە لە بەر دەرگا مایەوە، دوای کەمێک بووکە هاتە دەر وتی، ها، ئەوەش پەڕۆی ڕووسووریم. پیرێژنەش ڕۆیشت. ئەمە بەسەرهاتی بەدرەدین حەسەن و کیژەی ئامۆزای بوو. دێوەش کە بەدرەدین حەسەن کەوت و نووست، دێوە بەجنۆکەمیی وت، هەستە، ئیدی بەرەبەیانە، با بەدرەدین ببەینەوە شوێنی خۆی. جنۆکە مێ بەدرەدینی هەڵگرت و فڕی و دێوەش بە تەنیشتیەوە. فڕین فڕین هێندەیان زانی بانگبێژان، حەی عەلە سەڵاتیان بوو خوا ڕێدا بە فریشتەکان بەردی گرایی بگرنە دێوەکە دێوە سوتاو مرد جنۆکە مێ بەبێ زیان قوتار بوو قەدەری خواوا بوو لە شام نیشتەوە لە بەردەرگای ماڵێک بەدرەدین حەسەنی دانا و لی داوفڕی ڕۆژ بۆ خەڵکەکە لە ماڵ هاتنە دەر و هەریەکە بۆ کاری خۆ سەیریان کرد لاوێک بە شەرواڵ و جل و بەرگێکی جوانەوە پرخەی دێ چونکە ئەو شەوە بەهۆی ئاهەنگەکەوە تێرخەو نەببوو ئەوانەی بینیان وتیان خۆزگە پەلەی نەکردایە و جلەکانی بگۆڕیبا یەکێکی دیوتی مناڵانی خەڵک داماون ئەمە ڕەنگە لە مەیخانەکانەوە هاتبێتە دەر هێندە سەرخۆش بوو بێ ڕێگەی مەیخانەکەی ون کردبێت و خەوی لێکەوتبێ دەنگەدەنگ بەدرەدینی بە ئاگا هێنایەوە کە لەو شوێنەدا خۆی بینی بە سەرسوڕمانەوە پرسی، ئێرە کوێیە؟ ئەرێ بۆچی لێم کۆبوونەتەوە؟ ئەوانیش وتیان، ئێمە ئەم بەیانییە تۆمان لەبەر ئەم دەروازەی شارەدا بینی کە نوستبووی. ئەمجا پرسیان، ئەم شەو لە کوێ بووی؟ بەدرەدین حەسەن وتی، خەڵکین ئەم شەو من لە میسر بووم. یەکێکیان پرسی، تۆ حەشیشەکێشی؟ یەکێکی دی وتی دیارە شێتیت ئەگەر نا چۆن ئەم شەو لە میسر بوویت و بۆ بەیانەکەی لێرەیت کە دیمەشقە بەدرەدینی ژووتی بەو خوا دوێنێ لە بەسرە بووم ئەم شەو لە میسر بووم یەکێکیان وتی چاکە یەکێکی دیوتی ئەم لاوە شێت بووە ئەمجا هەندێک چەپۆکیان پێدادا کەوتنە مقۆ مقۆ وتیان توخوا گەنجیشە گومانی تیانە تێک چووە ئەم جاپیان وت ئاگاد لە خۆت بێ بیرکەرەوە بەدرەدین وتی دوێنێ لە میسر لە ئاهەنگی بووکدا بووم ئەوانیش پیان وت بابەجان ڕەنگە خەونت بینی بێ بەدرەدین گومانی لە خۆی کرد وتی نە ئەوە خەونە لە شەودا بینی بێتم لەگەڵیان بووم بووکیان دابەزان دوایی خۆم و قەمۆر و بووک ماینەوە بەخوا خەو نەبوو ئەی باشە کواکی سە زێڕ و جلەکانم ئەم جا خۆی کرد بە شاری دیمەشقدا و کەوتە گەڕان خەڵکەکە سەیریانە کرد خۆی کرد بە چێشخانەیەکدا کە خاوەنەکەی کۆنەدز بوو تۆبەی کرد بوو بەڵام تووڕە و هەڵەشە بوو خەڵک لێ ترسان کە بینیان بەدرەدین چوە ناو دووکانەکەی هەموو دوور کەوتنەوە و ئەو ناوەیان چۆڵ کرد کە خاوەن دووکان ئەو شۆخ و شەنگی و جوانیەی ئەم لاوەی بینی چوە دڵیەوە پێیوت لە کوێوە هاتووی بەسەرهاتی خۆتم بۆ بگێڕەوە تۆ جێی خۆت لە دڵمدا کردوەتەوە. بەدرەدین لە نووکەوە بۆی گێڕایەوە، چێژلێنەر وتی، ئەی بەدرەدینی بەڕێز، ئەمەی تۆ وتت عەجایبە، شتێکی نامۆیە، بەڵام کوڕم ئیدی باسی مەکە با نهێنی بێت، تا خوا دەرویەکت لێ کاتەوە، لێرە لای من بمێنەوە، من کوڕم نییە، ئەتکەمە کوڕی خۆم. بەدرەدین وتی، چی ئەڵێیت، وا ئەکەم. چێژ لێنەر چووە بازاڕ و بەرگی جوانی بۆ کڕی و پۆشتەی کردەوە، ئەمجا بردیە لای قازی و شایەتی دا کە کوڕی خۆیەتی، ئیدی ڕۆژانە لە دووکانەکەدا پارەی وەرەگرت، بەم شێوەی کاروباری باش بوو، لەو لایشەوە شاجوانی ئامۆزای زۆر چاوەڕێی بەدرەدنی حەسەنی کرد. هەر ئەگەڕایەوە کاتێکی زانی باوکی خۆی کرد بە ژووردا پەژارەت دایگرت بوو ئەو خەمەی کە سوڵتان بۆی دروست کردبوو کە چۆن هەر بە زۆر کچەکەی لە کۆیلەیەکی قەمور مارە کردبوو بۆیە لە دڵی خۆیدا بڕیاری دابوو کچەکەی خۆی بکوژێ تا لە دەست ئەو لەعنەتیە ڕزگاری بکا. ڕۆیشت تا گەیشتە بەردەم ژووری بووکەکە بانگی کردە کچەکەی بووکە بە ڕوێکی خۆشەوە هاتە دەر و کوڕنووشی بۆ باوکی برد باوکیشی کە ئەو ڕۆخۆشەی بینی بە تووڕێیەوەتی چیە مەلعون ئەڵەی بەو قەمورە خۆشحاڵیت بووکە بزەیەکی گرت وتی توخوا با ئیدی بەس بێ دوێنێ هەر دوێنێ بوومە گاڵتە جاڕی ئەو خەڵکە بەهۆی ئەو سەر کارە قەمورەوە کەنینۆکێکی مێردەکەم ناهێنێ دە ئەو کوڕە قەمورەم بیرمەخەرەوە ئەو دە دیناری کرێی خۆی وەرگرت و ڕۆیشت بەڕێ خۆیەوە منیش چوومە پەردەوە هەروانم مێردی خۆم دانیشتووە ئەو لاوەی کە هێندەی شاباشی زەڕ بەسەر گۆرانی بێژاندا هەڵدا بوو هەژارانیشی دەوڵەمەند کردە بوو باوکی کامەی بیست بەرچاوی تاریک بوو هاواری کرد بەسەریدا ئەمە چی ئەیڵیت بیروهۆشت لای خۆتە؟ کچەش وتی، بابە! جگەرت بڕیم. هێندە خۆت بە گەورە مەزانە، بەم نزیکانە مێردەکەم ئەگەڕێتەوە و دێتە خزمەتت. خۆت بچۆ بنج و بناوانی. باوکە چووە ناو کەژاوەی بووکوزاوەوە، سەرکاری قەموری بینی، لە ژوورە وتی، خۆ ئەوە هەر سەرکاری قەمورە. پێی وت، ئەی قەمور؟ ئەویش وتی، تفوم تفوم چونکە وای زانی ئەوە هەر دێوەکەی دوێنێیە وەزیر شیڕاندی بەسەری دا قسە بکە با بەم شمشێرە سەرت نەپەڕێنم سەرکاری قەموروتی ئەی سەرکردەی دێوان خۆت منت لێرە دانا منیش نەمێراوە سەر هەڵبڕم بەزەیت پێما بێتەوە کە وەزیر ئەمەی بیزوتی ئەوە تۆ ئەڵێ چی من وەزیری باوکی کچەم دێو نیم ئەویش وتی بەسە بەس نیازتە گیانم بکێشی بڕۆ بەڕێی خۆتەوە پێشەوەی بێتەوە و بتبینێ و ئەوەی بەسەر منی هێناوە بەسەر تۆشی بێنێ خوا ئەوە بگرێ ئەم بووکەی لێمارە کردم و خوا ئەوەش بگرێ دەستی لەم ئیشەدا بوو وەزیر کامەی بیزوتی هەستە ئەم کۆشکە بەجێ بێڵە دەی قەموروتی چۆن بوێرم بەبێ ڕێپێدانی دێوەکە ئێرە جێبهێڵم فەرمانی پێداوم کە خۆر هەڵات بڕۆم بڕۆ بەڕێی خۆتەوە وەزیر پرسی چێ تۆی هێنایە ئەم شوێنە قەمورەتی دوێنێ هات مێرە بۆ میزکردن مشکێک لەو ئاوە هاتە دەر و هاواری کرد هەر گەورە بوو گەورەتر بوو تا بە هێندەی گامێشێکی لێهات هەندێک قسەی پێوتم چوو بە گوێمدا خوا ڕوی بوو کەڕش کات و ئەوەی لێ مارە کردم. وەزیر قۆڵی گرت و بردیە دەرەوە بڕوای بەخۆی نەبوو خۆر کەوتووە ڕزگاری بووە بەڕاکردن خۆی گەیاندە سوڵتان و چی بەسەر هاتبوو بۆ گێڕایەوە وەزیری باوکی کچەش چووە ژوور و سەراسی مەبوو لەم کارە کچەکەم هەواڵی خۆشم پێ بڵێ چۆن بوو کچەش وتی، ئەو زاوەی دوێنێ تۆ بۆ منت هەڵبژاردبوو لاوێکی شەنگ بوو، ئەگەر بڕواشم پێ ناکەی ئەوە مێزەرەکەیەتی ئێستاکەش لەسەر کورسیەکەیە. کە باوکی ئەمەی بیست چووە ژوور کە سەیری کرد ئەوە هەر ئەو مێزەرەیە کە بەدرەدین حەسەنی برازای بەکاریە برد هەڵیگرت و ماچی کرد وتی ئەم مێزەرە وەزیرانەیە و لە موسڵ چنراوە. سەیری ئەو موروەی کرد. بە کڵاو قوچەکەوە بوو هەڵی بچڕی مشتێکی پێوە بوو کردیەوە سەیری کرد هزار دیناری تیا بوو نامەیەکیشی تیا بوو سەیری کرد پەیمان نامەی فرۆشتن بوو بە ئیمزای بەدرەدین حەسەن کوڕی نورەدین علی میسری کە هزار دینارەکەشی لەگەڵیدا بوو کە شەمسەدین ئەمەی خوێندەوە زریکەیەکی کرد و بورایەوە ئاویان بە دەموچاویدا پرژان کە بە ئاگا هاتەوە زۆری پێ سەیر بووتی خوای بێ هاوتا توانای بەسەر هەموو شتێکدا هەیە ئەمجا وتی ئەزانیت کچەکەم شوت بە کێ کردووە کچەش وتی نا شەمسەدین وتی ئەو لاوە برازای منە و ئامۆزای تۆیە پەنا بخوا ئەو هەزار دینارش پێشەکی مارە یەکەتە خۆزگەم زانی ئەم چیرۆکە چۆن دروست بووە کە نامەکەشی کردەوە دەست و خەتی براکەی ناسیەوە نووسرابوو کە شوێنەوارێک لێتان ئەبینم زوو ئەتوێمەوە و چاو بە گرینم ئەی ئەوەی تیری دووریت کوشتمی حەزەکەم جارێک بێیتە سەرینم ئەمجا ڕۆژی مارە بڕینی تێدایە لەگەڵ مێژووی لەدایک بوونی بەدرەدین حەسەن زۆر دڵخۆش بوو بەم زانیاریانە بەراوردی کرد بە ڕۆژی ژنهێنانی خۆی و ڕۆژی لەدایک بوونی کچەکەی سێری کرد هاوچەشنن ڕۆژی لەدایکبونی بەدرەدین و کچەکەی وەکو یەکن ئەو کاغەزەی لەگەڵ خۆی بردو چوە بەردەم سوڵتان و پیشانی دا بەسەرهاتەکەی بۆ گێڕایەوە پاشا سەری سوڕما فەرمانی دام چیرۆکە لەمێژووی شاهانەدا بنوسرێتەوە وەزیر ئەو ڕۆژە تا ئێوارە چاوەڕوان بوو برازاکەی بگەڕێتەوە ماڵ دیار نەبوو ڕۆژی دوەم و سێم تاکو هەفتەیەک بەڵام بێ سوود بوو، ئەمجا وەزیر وتی ئەبێت کارێک بکەم کەس نەیکردبێ. هێڵکێشی کۆشکی کرد، شوێنی شتومەکی ناو کۆشکی تیا دیاری کرد، شوێنی گەنجینە، پەردەی پەنجەرەکان لەوێ دان، ژوورەکانی کۆشک و شتەکانی کردە نەخشەی سەر کاغەز، پارچە قوماش و کوڵاوی قوچ هێڵگرت، دەروازەی کۆشکی کوڵمدا و بە فەرمانی شاهانە مۆری کرد تا برازەکەی گەڕێتەوە. شارەزاد هەستی کرد شەو درەنگ بوو.